زانای لاهوت و ڕەوشتزان جۆن کالڤن بە یەکێ لە پیاوە بەرزەکان دادەنرێ لە مێژووی ئەوروپادا. یاداشت و ڕازەکانی لە زۆر ڕشتە و بابەتی جیاوازدا شۆڕشێک بوون بۆ سەر ژیانی سەدان ملیۆن کەس بە درێژایی پتر لە 400 ساڵ. ئەو ڕەبەز و لێکۆڵینەوە بە پێزە جیاوازانی لە زانستی لاهوت و فەرمانڕانی و ڕەوشتی خۆیی مەردوم و ڕەفتاری بەکاردا بووە کاریگەرێک بۆ سەر جیهان لە سەر دەمێکدا. جۆن کالڤن ساڵی 1509 ی زەینی لە شاری نیۆنی فەڕەنسا لەدایک بووە. لە سەرەتای ژیانیدا پلەیەکی باشی لە خوێندندا تەواو کرد. پاش خوێندنی لە کۆلێژی پاریس چووە کۆلێژی ئۆرلیانس بۆ خوێندنی قانون. ماوەیەک لە بۆرگازدا قانونی خوێند. لەو کاتی کە مارتن لۆثەر 95 بێزارنامەکەی لەسەر دەروازەی کەنشتەی وتم بەرگدا هەڵواسی، کاڵڤن لە تەمەنی هەشت ساڵیدا بوو. لە هەڕەتی لاویدا خۆی خستە ئامێزی ڕێبازگەی پرۆتستانتیەوە. جا بۆ ئەوەی تووشی ئازار و لێدان نەبێت ناچار بوو پاریس جێ بهێڵێت و لە شاری بالی سویسرا جێنشین ببێت. لەوێ ناسناوێکی بۆ خۆی دانا بۆ ئەوەی کەس نەیناسێتەوە. زۆر بە خەست و قۆڵی کەوتە خوێندنی زانستی لاهوت کە گەیشتە تەمەنی 27 ساڵی ناوبانگترین پەڕاوی بڵاو کردەوە بە ناوی دامەزراوەکانی ئایینی دیان لەم پەڕاویدا ناوەڕۆکی بڕواکانی ڕێبازگەی پرۆتستانتی پەسەند دەکات کە بە شێوەیەکی ژیرانە و پەیڕەوانە نووسیویەتیەوە ساڵی 1536 زینی دیدەنی شاری جنێوی سویسرای کرد. شارێک بوو پرۆتستانتی تایدا لە گەشەکردن و بەهێزیدا بوو تکایان لێکرد کە لە جنێڤدا بمێنێتەوە وەک ئوستاد و ڕابەرێک بۆ کۆمەڵگەی پرۆتستانتی. بەڵام ئەوەندەی نەبرد ناکۆکی کەوتە نێوان کالڤنی بیوریتانی و دانیشتوانی جنێڤەوە. لە ساڵی هەزار و پێنج سەد و سی و هەشت ی زایینیدا زۆری لێکرا کە شاری جنێڤ جێبهێڵێت، بەڵام لە ساڵی هەزار و پێنج سەد و چل و یەک ی زایینیدا جارێکی تر تکایان لێ کردەوە بۆ گەڕانەوە. ئەمجارەیان نەک هەر بە پێشەوایەکی ئایینی شارەکە ناسرا، بەڵکو بووە پێشەوایەکی سیاسی و خاوەن دەسەڵاتێکی تەواو تا دوا ژیانی. لە شاری جنێڤدا ئەنجومەنێکی بیست و پێنج ئەندامی فەرمانڕانی شارەکەیان دەکرد بە ڕێگەی هەڵبژاردن و مافی دەنگدان. ئەم ئەنجومەنە بەرپرسیار بوو لە دەسەڵاتی سیاسی شارەکە. کالڤنیش وە نەبێت ئەندام بوبێت لەو ئەنجومەنەدا چونکە لە هەر کاتێکدا بوایە دووچاری سزا دەبوو بە بڕیاری ئەنجومەن. هەروەکو چۆن لە ساڵی هەزار و پێنج سەد و سی و هەشت ی زایینیدا دووچاری بوو. هەرچەندە ئەمجارەشیان کە گەڕایەوە ئەندام نەبوو لەو ئەنجوومەنەدا، بەڵام بە گەورە و دەسەڵاتدارێکی شارەکە ناوی دەبرا، بە تایبەتیش لە ساڵەکانی دوای هەزار و پێنج سەد و پەنجا و پێنج ی زایینییەوە ئیتر بووە تاکە فەرمانڕانێکی ئۆتۆکراتی سەرانسەری شارەکە. جنێڤ لە ژێر دەسەڵاتی کالڤندا بووە گرنگترین مەڵبەندی پرۆتستاتی لە ئەورووپای ناوەڕاستدا. زۆریش هەوڵ و هانی ئەدا بۆ بڵاوکردنەوەی لە وڵاتەکانی تر بە تایبەتی لە فەڕەنسادا هەتاوەکو وای لێهات جنێڤیان ناو دەبرد بە ڕۆمای پرۆتستانت. کاڵڤن لە بڕوای ئایینیدا لێخۆشبوونی نەبوو، بە دەستێکی ئاسنین ئەوانەی سەرکوت دەکرد کە سەرپێچیان لە فەرمانی دەکرد، لەوانەیش میکائیل سێرفیتۆس، پزیشکێکی ئەسپانی و زانایەکی لاهوتی بوو کە هیچ باوەڕی بە سییەن نەبوو، لەسەر وشەی سییەن پەڕاوێزێک هەیە، سییەن واتە باوەڕ بە سییەکردگار، کۆتایی پەڕاوێز. جا هەر کە سیر فیتۆس هاتە جنێڤ دەستگیر کرا و تاوانی خوانەناسی درایە پاڵ و بە فەرمانی سووتاندن سزا درا، فەرمانەکەیش لە ساڵی هەزار و پێنج سەد و پەنجا و سێ ی زایینی دا جێبەجێ کرا. کالڤن ئافرەتێکی کردە هاوسەری و منداڵێکیشیان بوو، بەڵام دەستبەجێ مرد. ساڵی هەزار و پێنج سەد و چل و نۆ ی زایینی ژنەکەیشی مرد، خۆیشی لە ساڵی هەزار و پێنج سەد و شەست و چوار ی زایینیدا مرد. گرنگی کاڵڤن وە نەبێت لە چالاکی ڕاستەوخۆی سیاسیدا بێت، بەڵکو لە دامەزراندنی ئەو ڕێبازانە و گەشەپێدانی، ئنجا ئاشکراکردن و بڵاوکردنەوەی بە شێوازێکی ژیرانە، کالڤن زۆر توندڕەو بوو لە دەسەڵات و بایەخپێدانی بە سی پارەی پیرۆز، ئەمیش هەروەک مارتن لۆثەر لە ململانیدا بوو لەگەڵ دەسەڵاتی کەنشتەی کاثۆلیک لە ڕۆمادا.